خوای گەورە و میهرەبان سەلامی گەرمی ئەمن و هاوکارانم پیشکەش بە ئێوە بیسەرانی خۆشەویست سەلامێ بە پاکی و سەفای دڵی ئەوینداران هیوادارین ئاسمانی بەخت و ئیقباڵتان هەمیشە ئاوی بێ و خۆرەتاوی ژیانتان لە هیچ ڕۆژ و مانگ و ساڵێکدا دەنگی یەکدڵی و میهرەبانی. ئازیزان لە بەرنامەی پێشوومانا بە کورتی لە چوارینە بەنرخەکانی حەکیم ئۆمەری خەیامی نەیشابووری و وەرگێرە ڕازاوەکەی نووسەر و شاعیری بەناوبانگی کورد نەمر عەبدولڕەحمانی شەرەفکەندی ناسراو بە هەژار دوایین. لەم بەرنامەدا درێژە بە